کاسێتی دەیەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی یەکەم لە لاپەڕە دوو سەد و شەست و حەوت و. تەنیا لە ڕێگەی سۆزی خوداوە دەتوانین مرۆڤ بناسێنین چونکە مەرگ سزای تاوانە. ئەم بۆچوونە بکوژی ئومێدە. ئالبێرتۆ لە شوێنەکەی هەستا کە لابچووکەکەی هەڵگرت و خستیە گیرفانی، سۆفیا بە نیگەرانییە وتی. کاتژمێر لە چوار تێپەڕیوە. دەورانی دوایی لە مێژووی مرۆڤدا دەورەی بارۆکە، بەڵام دەبێت باسی ئەو دانێین بۆ جاری دوایی هیڵدەی خۆشەویستم. سۆفیا لەسەر کورسیەکەی هەستا وتی چیت وت؟ منت بە هیڵدە ناو برد لە زمانم دەرچوو. شتێک کە لە زار دەردەچێ هەرگیز هەڕەمەکی نییە. لەوانەیە تۆ ڕاست بکەیت. دەبینیت کە باوکی هیلدە وردە وردە قسە بە دەممانەوە دەکات و بە بڕوای من خەریکە کەڵک لە شەکەتی و ناتوانی ئێمە وەردەگرێت. ئێوە جارێک وتتان کە باوکی هیلدە نین ئایا ئەمە ڕاستە؟ ئالبێرتۆ سەری بزواند. بەڵام من هیڵدەم؟ من ئێستا هیلاک و ماندووم، دەبێت تێبگەی زیاتر لە دوو کاژمێر لێرەدا دانیشتووین و زۆرتر من قسەم کردووە. مەگەر تۆ نابێت بچیتەوە بۆ ماڵەوە و شتێک بخۆیت؟ سۆفیا هەستی کرد کە دەیەوێت دەست دەست بەسەری بکات. چوو بۆ لای دەرگاکە، بەردەوام لە فیکری ئەوەدا بوو کە بۆچی ئالبێرتۆ ئەو وشەی لە دەم هاتبووە دەر. ئالبێرتۆ خواحافیزی لێ کرد. هێرمێس لە شوێنی هەڵواسینی جلەکاندا درێژ بوو و چەند کوتە جلێکی سەیر کە هەمووی لە جلی شانۆ دەچوو بە قولاپەکانەوە هەڵواسرابوو. ئالبێرتۆ بەسەرهێمای بۆ سەگەکەی کرد و وتی، لەم سەریشەوە لەگەڵت دێت. سۆفیا وتی، سوپاس بۆ وانەکەت. بێ ئاگا باوەشی بە ئالبێرتۆ دا کرد و وتی تۆ باشترین و بە سۆزترین مامۆستای فەلسەفەی کە تاکو ئێستا بوومە. دەرگای بە ڕووی قادرمەکان دا کردەوە ئالبێرتۆ وتی بە زوویی یەکتر دەبینین هیلدا. سۆفیا بەم وشەیە لە پشت دەرگاکەوە مایەوە بڵێی دیسان لە زاری دەرپەڕیبێت؟ سۆفیا زۆری پێ خۆش بوو بگەڕێتەوە و تەقەی دەرگاکە لێ بدات بەڵام شتێک لەم کارە گەڕاندیەوە. کاتێک گەیشتە سەر شەقامەکە هاتەوە یادی کە پارەی پێ نییە. دەبێت ڕێگەی درێژی ماڵەوە بە پێ بڕوات. زۆر خراپە ئەگەر تا کاتژمێر شەش نەگاتە ماڵەوە. دایکی هەڵبەت زۆر نیگەران و تووڕە دەبێت و ئێستا چەند هەنگاوێک زیاتر نەڕۆیشتبوو کە چاوی بە دراوێکی ئاسنی دە کڕۆنی کەوت کە لەسەر زەوی کەوتبوو دە کڕۆن دروست نرخی بلیتی پاس بوو. سۆفیا وێستگەی پاسەکانی دۆزیەوە و چاوەڕوانی پاس بوو کە تا مەیدانی گەورە بیبات. لەوێوە هەر بەو بلیتە دەیتوانی سوار پاسێکی تر بێت تا نزیکی ماڵی خۆیان. کاتێک لە مەیدانی گەورەدا چاوەڕوانی پاسی دووهەم بوو لای خۆی بیری کردەوە کە چەندە بە بەخت بوو کە بە ئەندازەی پێویستی کرێی پاسەکە پارەی دۆزیەوە. لەوانەیە باوکی هیلدە ئەو پارەی لەوێ دانابێت. ئەم پیاوە لە دانانی شتەکان لە باشترین شوێندا دەستانێکی هەیە. بەڵام نەیدەتوانی کارێکی وا بکا مەگەر ئەو لە لوبنان نییە؟ ئەی ئالبێرتۆ بۆچی چەند جار هەڵەی کرد؟ سۆفیا لەرزێک بە لەشی داهات و چریکەیەک لەسەر بۆخوارەوە بەسەر بڕبڕەی پشتی. بارۆک، هەوێنی دروستکەری خەیاڵەکان. چەند ڕۆژ هیچ هەواڵێک لە ئالبێرتۆ نەبوو، بەڵام سۆفیا بەردەوام سەیری باخەکەی دەکرد نەوەک چاوی بە هێرمێس بکەوێت. بە دایکی وتبوو کە سەگەکە ڕێگەی ماڵەوەی دەزانی و خاوەنی سەگەکە لەوە پێش مامۆستای بەشی فیزیکی ئەو بووە. مامۆستاکەی سۆفیای بردووەتەوە بۆ ماڵ و دەربارەی کۆمەڵەی ڕۆژ و زانستی نوێ باسی بۆ کردووە کە لە سەدەی شازدەهەمدا بەدەست هاتووە. بەڵام لەمە زۆرتری بۆ یوانا باس کرد، وردەکاری، دیداری خۆی لەگەڵ ئالبێرتۆ، هەروەها کارتی پۆستاڵی سەر سندووقی نامەکان و باسی دۆزینەوەی پارەی دەکڕۆنی لەسەر ڕێگای گەڕانەوەی بۆ باس کرد. بەڵام باسی خەوی هیڵدە و زنجیرە ئاڵتونیەکەی لای خۆی هێشتەوە. ڕۆژی سێشەممە بیست و نۆ ی مەی، سۆفیا لە چێشتخانەدا سەرقاڵی شۆردنی قاپەکان بوو. دایکی لە ژووری دانیشتن سەیری دەنگوباسی تەلەفزیۆنی دەکرد و دەنگی هەواڵێکی بیست کە سەرگوردێکی نەروێژی دەستەی سەربازیی نەتەوەیەکگرتووەکان لە لوبنان بەهۆی تەقینەوەی ڕومانەیەک کوژراوە. سۆفیا خاولی وشککردنەوەی قاپەکانی فڕێدا و بەپەلە بەرەو ژووری دانیشتن ڕۆیشت. لەگەڵ گەیشتنیدا ڕوخساری سەرگوردەکە بۆ چەند چرکەیەک لەسەر شاشەی تەلەفیزیۆنەکە دیار بوو، پاشان هەواڵی دوایی هاتە سەر تەلەفیزیۆنەکە. هاواری کرد، نا، نا! دایکی ڕووی وەرگەڕاند و وتی، بەڵێ، شەڕ شەڕێکی نامرۆڤانەیە. سۆفیا دەستی کرد بە گریان. بەڵام سۆفیا ئەوەندەش سەخت نییە. ناویان خوێندەوە؟ بەڵێ، بەڵام من لە یادم نییە وابزانم خەڵکی گریمستادە. ئەم شارە هەر لیلەسێن نییە؟ نا، خۆت مەدە لە نەزانی. بەڵام لەوانەیە خەڵکی گریمستاد بۆ خوێندن بچن بۆ لیلەسێن. گریانی تەواو بوو سەرەی دایکی بوو کە دڵی خاڵی بکاتەوە. سۆفیا، باس چییە؟ چی ڕووی داوە؟ هیچ. نا، شتێک لە ئارادایە. تۆ هاوڕێی کوڕت پەیدا کردووە و من وا دەزانم زۆر لە تۆ بەتەمەنتر بێ. وەڵامم بدەرەوە، تۆ کەسێک لە لوبنان دەناسیت؟ نا، بە تەواوی. لەگەڵ کوڕی کەسێکدا کە لە لوبنانە بوویتە هاوڕێ؟ نا، لەگەڵ کچەکەیشیدا نەبوومەتە هاوڕێ. مەبەستت چییە؟ کچ کێیە؟ ئەم باسە پێوەندی بە خۆمەوە هەیە. پێوەندی بە منیشەوە هەیە. کەواتە منیش لەوانەیە پرسیارانێک لە تۆ بکەم بۆچی باوکم هەرگیز لە ماڵەوە نییە؟ بۆ ئەوەی کە ناوێرن لێک جیا ببنەوە؟ لەوانەیە تۆیش هاوڕێیەکی پیاوت ببێ کە نەتەوێت من و باوکم ئاگاداری بین و ئەگەر پرسیار بێت منیش پرسیارم زۆرە. کەواتە دەبێت دانیشین و پێکەوە قسە بکەین. لەوانەیە پێویست بێ بەڵام من ئێستا زۆر ماندووم و دەبێت بچم بخەوم هەروەها تاقیکردنەوەی مانگانەم دەستی پێ کردووە دڵی پڕ بوو هەڵات بۆ هۆدەکەی خۆی کاری حەمامی تەواو بوو چوە ژێر مەلا چوە ژێر مەلافەوە و خۆی کۆکردەوە و داکیاتە سەرەوە بۆ ژوورەکەی سۆفیا خۆی دا لە خەو ئەڵبەت دەیزانی کە نەخەوتووە، دەیشیزانی دایکی دەزانێت کە سۆفیا ئاگادارە. بەڵام دایکی بڕوای پێنەدەکرد، بەو جۆرەش وا هەڵسوکەوتی دەکرد کە دەڵێی سۆفیا خەوتووە. لەسەر لێواری تەختەکەی دانیشت و بەئارامی سۆفیای ماچ کرد. سۆفیا بیری کردەوە کە دووڕوویی کێشەیەکی سەختە، وردە وردە ڕۆژەکانی دەبژارد، بەڵکو وانەی فەلسەفە تەواو بێ. لەوانەیە لە یادی لەدایکبوونیدا تەواو ببێت، لەوانەشە شەوی یەکەمی هاوین تەواو بێت. کە باوکی هیلدە لە لوبنانەوە دەگەڕێتەوە. لەناکاو وتی، پێمخۆشە بۆ یادی لەدایکبوونەکەم خوانێک ساز بکەم. زۆر باشە، کێ بانگهێشت دەکەی؟ زۆر کەس. دەتوانم؟ ئەڵبەت کە دەتوانی، تێمە باخێکی گەورەمان هەیە و هیوادارم تا ئەو کاتە هەوای شەروا بمێنێت. لە هەمووی گرنگتر دەمەوێ میوانیەکە لە شەوی یەکەمی هاویندا ساز بکەم. زۆر باشە، هەر ئەو کارە دەکەین. سۆفیا کە تەنیا لە فیکری ڕۆژی لەدایکبوونیدا نەبوو وتی، ڕۆژێکی زۆر گرنگە. بەڵێ، ئەڵبەت کە وایە. هەست دەکەم ئەم ماوەیە زۆر گەورە بووم. زۆر باشە، وانییە؟ نازانم. سۆفیا ئەمانەی دەوت و سەری لەناو سەرینەکەدا دەبردە خوار. لەو کاتەدا دایکی وتی، سۆفیا، دەبێت پێم بڵێی بۆچی ئەوەندە نائارام و شێواوی؟ ئەڵبەت هەر ئێستا پێم بڵێ. خۆت کاتێک تەمەنت پانزە ساڵ بوو وانەبووی؟ لەوانەیە. بەڵام من مەبەستم شتێکی ترە و خۆیشت دەزانی. سۆفیا ڕووی وەرگەڕاند و چاوی بڕیە ناو چاوی دایکی و وتی، ناوی ئەو سەگە هێرمێسە. چیتر؟ ناوی خاوەنەکەیشی ئالبێرتۆیە. چیتر؟ ماڵی لە بەشی خوارووی شارە و لە شاری کۆنە. تۆ تەواوی ئەم ڕێگایەت لەگەڵ ئەم سەگەدا پێواوە؟ هیچ مەترسییەکی نەبوو. وتت سەگەکە لەوە پێشیش لێرە بووە؟ من نەموتووە. چووە ناو فیکر. دەیویست پێویستییەکان بە دایکی بڵێت و بەڵام نەیتوانی هەموو شتێکی بۆ بدرکێنێت. بەهانەیەکی هێنایە و وتی تۆ زۆربەی کات لە ماڵ نیت. خۆت دەزانی من زۆر گیرۆدەی کارم. ئالبێرتۆ و هێرمێس زۆر لێرە بوون. بۆچی هاتوونەتە ناو ماڵەوەیش دەکرێت پرسیارەکانت دانە دانە بکەیت، نا نەهاتوون بۆ ماڵەوە بەڵام زۆرتر بۆ گەڕان دەچن بۆ دارستان کە ئەڵبەت ئەمە زۆر سەیر نییە نا هیچ سەیر نییە کاتێک دەچن بۆ گەشت وەکو زۆربەی خەڵک کە بەر دەرگای ماڵی ئێمەوە تێدەپەڕن، ڕۆژێک کە لە قوتابخانە دەگەڕامەوە لەگەڵ سەگەکەیدا قسەم دەکرد و بەم شێوە لەگەڵیدا ناسیاویم پەیدا کرد. باسی کەروێشکی سپی و ئەو هەڵیت و پەڵیتانەیش دەگەڕێتەوە بۆ ئەوە. ئەوە یەکێک لە وتەکانی ئالبێرتۆ بوو، ئەو فەیلە سۆفیایەکی ڕاستەقینەییە و زۆر شتی دەربارەی فەیلەسوفەکان بۆ باس کردووم. هەر لێرە لە پشت پەرژینەکەوە نامەیشی بۆ نووسیوم چەند جار زۆر جار بە پۆستدا بۆم دەنێرێت و جار بە جاریش کە دێت بۆ گەشت دەیان خاتە ناو سندوقەوە کەواتە و نامە خۆشەویستیە کە باسمان کرد ئەوە بوو بەڵێ بەڵام هیچ باسی خۆشەویستی تێدا نەبوو تەنیا دەربارەی فەلسەفە دەنووسێت بەڵێ باوەڕ دەکەیت من لە ئەوەوە زۆر شت فێر بووم تاکو هەشت ساڵ هەشت ساڵ چوون بۆ قوتابخانە بۆ نمونە تۆ هەرگیز ناوی جوردانۆ برۆنۆت بیستووە کە لە هەزار و شەش سەد دا بە سەر سێدارەوە ستوێنرا یا ئاگاداری یاسای ڕاکێشانی زەوی نیوتن هەیت نا من ئاگاداری زۆر شت نیم. تەنانەت لەوانەیە نەزانی بۆچی گۆی زەوی بە دەوری هەتاودا دەسوڕێت، زەوییەک کە سەیارەی خودی تۆیە. ئەم پیاوە تەمەنی چەندە؟ باش نازانم لەوانەیە پەنجا ساڵ بێت. پێوەندیی لەگەڵ لوبنان چییە؟ ئەمە پرسیارێکی سەخت بوو. سۆفیا بە سەختی بیری کردەوە باشترین داستانێک کە بە مێشکم دا هات وتی ئالبێرتۆ برایەکی سەرگوردی هەیە لە دەستەی سەربازیی نەتەوەیەکگرتووەکان کە لە لوبنان کار دەکات خەڵکی لێ لە سێنە لەوانەیە هەر ئەو کەسە بێ کە لە کەپری سەرگورد ژیاوە. ئالبێرتۆ ناوێکی سەیر و گاڵتەیە وانییە؟ لەوانەیە وابێت وابزانم ناوێکی ئیتالیاییە بە زۆری هەموو شتە گرنگەکان بەرهەمی یۆناان و ئیتالیایە بە زمانی نەرویژی باش دەدوێت بەڵێ زۆر بە جوانی بە زمانی نەروێژی قسە دەکات سۆفیا دەزانی چیە؟ بە بڕوای من تۆ دەبێ ڕۆژێک ئالبێرتۆ داوەت بکەی بۆ ماڵەوە. من لە تەواوی تەمەنمدا فەیلەسوفێکی ڕاستەقینەم نەدیوە. ئەگەر گونجا. لەوانەیە بتوانین بۆ یادی لەدایک بوونت داوەتی بکەین و تێکەڵکردنی پیر و گەنجە نوێیەکان، دەبێت چێژی زۆر بێت. بەو جۆرە لەوانەیە منیش بتوانم بێم بۆ میوانیەکە و لانی کەم دەتوانم یارمەتی بدەم فکرێکی باشە وانیە؟ ئەڵبەتە گەر بێت. لە هەر حاڵدا وتوێژ لەگەڵ ئەو زۆر سەرنجڕاکێشترە تاکو لەگەڵ کوڕانی ناو پۆلەکەمان. بەڵام لەوانەیە هاوڕێکانی پۆلەکەم وابزانن کە ئەلبێرتۆ هاوڕێی کۆڕی تازەی منە و گاڵتەجاڕی دەربهێنن. ئەو کاتە پێیان دەڵێی کە وا نییە. با بزانین چۆن دەبێت. بەڵێ با بزانین. سۆفیا تۆ ڕاست دەکەی لە نێوان من و باوکتدا جار جار کێشە هەیە و بەڵام هەرگیز باسی کەسێکی تر لە گۆڕدا نییە. من ئیتر دەبێت بخەوم، تەواوی ماسولکەکانم هاتوونەتە ژان. حەبێکی ئاسپرینت بۆ بهێنم؟ بەڵێ، تکایە. کاتێک دایکی بە پەرداخ و حەبەوە گەڕایەوە، سۆفیا خەون بردبوویەوە. سی و یەک ی مانگی مەی ڕۆژی سێشەممە بوو سۆفیا تەواوی دوای نیوەڕۆ لەسەر پۆلەکەی ئازاری کێشابوو. لە کاتێکە وانەی فەلسەفەی دەست پێ کردبوو لە بەشێک لە وانەکاندا بەرەو پێش چووبوو. وەکو عادەت پلەی وانەکانی لە زۆرتری بەشەکاندا باش بوو لەم ماوانەی دواییدا باشتریش ببوو بێجگە لە بیرکاری. لە کاتژمێری کۆتایی وانەی ئینشایان هەبوو، سۆفیا دەربارەی مرۆڤ و تەکنۆلۆژیا نووسیبووی. چەند لاپەڕەیەکی بە باسی ڕۆنێسانس و گۆڕانکارییە زانستییەکان و ڕوانینی نوێ سەبارەت بە سروشت و وتەی فرانسۆس بیکۆن کە کە وتبووی زانایی بەهێزە پڕ کردبوو. وتبووی کە ڕێوڕەوشی تەجرەبەیی و تاقیکردنەوە لە پێش دۆزینەوەی زانستییەکاندا پەیدا بووە. لە پاشان ناوی چەند شتێکی پیشەیی هێنابوو کە بە بڕوای ئەو بۆ کۆمەڵگە زۆر بەسوود نەبوو. وتارەکەی ئاوا تەواو کردبوو کە مرۆڤەر کارێک بکا دەتوانێ لە ڕێی چاکە یا لە ڕێگەی خراپەی دا بێت. چاکە و خراپە وەکوو تاڵی سپی و تاڵی ڕەشی ناو کوتاڵن، جاری وایە بە شێوەیەک پێکەوە تەنراون کە جودا کردنەوەیان ئەستەمە. مامۆستاکەیان کاتێک لاپەڕەی خوێنکارەکانی تری ئەدایەوە سەرنجی بڕیە سۆفیا و چاوێکی تروکان پلەی سۆفیا سەد بوو و مامۆستاکەی لە کەناری وتارەکەیدا نووسیبووی ئەمانە لە کوێوە فێر بوویت؟ کاتێک کە مامۆستاکەی لە کەناریدا وەستابوو سۆفیا قەڵەمەکەی هەڵگرت و نووسی من وانەی فەلسەفە دەخوێنم کاتێک دەفتەرەکەی داخست شتێکی لێ کەوتە خوارەوە و کارت پۆستاڵێکی لوبنان بوو هیڵدەی خۆشەویست کاتێک کە ئەمە دەخوێنیتەوە هەواڵی مەرگێکی ناوادەت لێرە بیستووە زۆر جار لە خۆم دەپرسم ئەگەر خەڵک زۆرتر بیر بکەنەوە خۆیان لە شەڕەنگێزی بەدوور دەگرن لەوانەیە باشترین ڕێگەچارەی شەڕ و قینەبەرایەتی دەورەیەکی کورتی وانەی فەلسەفە بێت کتێبێکی بچووکی فەلسەفە لەلایەن نەتەوە یەکگرتووەکانەوە چۆنە و هەر هاوڵاتیەکی جیهان دانەیەکی بە زمانی خۆی هەبێت و ئەم فیکرە پێشنیار دەکەم بە هەڵسوڕێنەری سەرەکی نەتەوەیەکگرتوەکان لە تەلەفوندا وتت کە زیاتر لە جاران پارێزگاری لە شتەکانت دەکەیت زۆر خۆشحاڵم چونکە من تاکو ئێستاکە کەسم لە تۆ شەپڕێوتر نەدیوە وتت لە دوای جاری پێشوەوە تاکو ئێستا بێجگە لە دراوێکی دە کرۆنی هیچی ترت گوم نەکردوە هەرچی لە دەستم بێ دەیکەم بۆ ئەوە بیدۆزیتەوە و ڕاستە من زۆر لە ماڵەوە دوورم بەڵام هاوکارم لەوێ هەیە ئەگەر پارەکەم دۆزیەوە دەیخەمە پاڵ دیاری لە دایک بوونت بژیت باوکت وا هەست دەکەم هەر ئێستا لە ڕێگەی درێژی گەڕانەوەم بۆ ماڵەوە. کاتێک سۆفیا کارتەکەی دەخوێنەوە زەنگی پۆلەکەیان لێدرا فیکری جارێکی تر شێوا یوانە لە مەیدانی وەرزش چاوەڕی بوو لە ڕێگەی ماڵەوەدا سۆفیا جانتاکەی کردەوە و کارتەکەی پیشانی یوانەدا یوانە پرسیاری کرد بەرواری مۆری فرمانگەی پۆستەکەی چەندە پێدەچێ پانزەی ژوئەن بێت نا سەیری کە نووسراوە سی پێنجی نەوەد دەکاتە دوێنێ ڕۆژێ دوای مردنی سەرگورد لە لوبنان. یوانا وتی پێموانیە کارتەکە لە لوبنانەوە بە یەک ڕۆژگار بگاتە نەرویژ بە تایبەت بەم ناونیشانانە بەم ناونیشانە سەیرەوە هێڵدە مۆلیرکناگ لەلایەن سۆفیاوە قوتابخانە ناوەندی فرۆلیا تۆ وا بیر دەکەیتەوە بە پۆستدا هاتبێت و مامۆستاکەمان خستبێتیە ناو دەفتەرەکەتەوە؟ نازانم، بەڵام نایشوێرم پرسیاری لێ بکەم. باسی کارتەکە هەر لێرەدا کۆتایی پێ هات. سۆفیا وتی، بڕیارم داوە شەوی یەکەمی هاوین میوانییەک لە باخەکەماندا بەرپا بکەم. لەگەڵ کوڕ و کاڵ؟ سۆفیا شانی هەڵتەکاند و ئەڵبەت پێویست ناکا نەزانترینیان داوەت بکرێت. ئەڵبەت مەبەستت جرێمییە؟ ئەگەر تۆ بتەوێ بە هیوام ئالبێرتۆ کناکسیش داوەت بکەم. عەقڵت کەم بۆتەوە؟ بەڵێ لەوانەیە. باسەکە لێرەدا تەواو بوو کاتێک گەیشتنە بەرفرۆشگەکە. دەبوایە هەر کامیان لە ڕێگەی خۆیانەوە بڕۆیشتنایە. سۆفیا گەیشتە ماڵەوە سەرەتا سەیرێکی باخچەکەی کرد بزانێ هێرمس لەوێ نییە، بە ڕێکەوت هێرمسی لەوێ دی کە خەریک بوو دەوروبەری دارسێوەکانی بۆن دەکرد. سۆفیا بانگی کرد، هێرمس! سەگەکە بۆ چاند چرکەیەک وەستا و سۆفیا دەیزانی چی لە مێشکدا دەگوزەرێت. سەگەکە دەنگەکە دەبیستێت، خاوەنی دەناسێت و بەدوایدا دەگەڕێت و کاتێک چاوی پێی کەوت هەڵدێت بۆ لای و لە خۆشیدا هەر چوار پەلی دەبزوێنێت. ئەم هەموو کارە تەنیا لە یەک چرکەدا ئەنجام ئەدرێت. هێرمێس کوڕی وریا وەرە خوارەوە. وا مەکە تەواوی گیانمت تەڕ کرد. دانیشە ئافەرین کوڕی چاک. سۆفیا چووە ناو ماڵەوە. پشیلەکەی بە دوایدا هەڵات و ئاگای لە حەیوانی غەریبە بوو. سۆفیا خواردنی لە بەر دەرگاکە بۆ دانا و دانی کردە ناو قەفەسەکە بۆ مەلی ئەوینەکان. یەک گەڵای کاهوویشی برد بۆ کیسەڵەکەی و نووسراوێکیشی بۆ دایکی جێهێشت. نووسیبووی هێرمێس دەبەمەوە بۆ ماڵی خۆیان و کاتژمێر حەوت دەگەڕێمەوە. لە ناو شاردا بەڕێ کەوتن. ئەم جارە پارەی لەگەڵ خۆیدا هێنابوو بەڵام دەکرا لەگەڵ هێرمێسدا سوارپاس بێت؟ فیکری کردەوە کە پرسیار لە ئالبێرتۆ بکات. جیاوازی مرۆڤ و سەگ لە چیایە؟ وتەکەی ئەرستۆ هاتەوە یادی کە دەیوت مرۆڤ و حەیوان هەردووکیان بوونەوەرێکی سروشتی گیاندارن و تایبەتمەندیهایەکی هاوبەشیان هەیە. بەڵام تەنیا یەک جیاوازی دیاریان هەیە کە توانای عەقڵ و بیرکردنەوەیە و ئەرستۆ لە کوێوە ئەوەندە دڵنیا بوو؟ لە لایەکی ترەوە دیمۆکریتۆس پێی وابوو حەیوان و مرۆڤ هاوشێوەی یەکترن چونکە هەردووکیان لە ئەتۆم دروست بوون. هەروەها بڕوای بە هەمیشەیی بوون و نەمری ڕۆحی حەیوان و مرۆڤ نەبوو، بەو وتەی ئەو ڕۆحیش لە ئەتۆم دروست بووە و کاتێک مرۆڤ دەمرێ ئەتۆمەکانی ڕۆحی ئەو لێک جیا دەبنەوە. هەر دیمۆکریتۆس بوو کە وتی ڕۆحی مرۆڤ لە مێشکی مرۆڤ جیا نابێتەوە. بەڵام ڕۆح چۆن دەتوانێ لە ئەتۆم دروست بووبێت؟ ڕۆح شتێک نییە کە وەکوو جەستە هەستی پێ بکرێت و بەڵکوو شتێکی مەعنەوییە. لە مەیدانی گەورە تێپەڕ بوون، گەیشتنە شاری کۆن، گەیشتنە شوێنێک کە سۆفیا دراوە دەک ڕۆنیەکەی دۆزیبۆوە. سۆفیا بێ ئاگا سەیری قیرەکەی کرد. دروست هەر لەو شوێنەی کە دام و کابووە و پارەکەی هەڵگرتبوو، کارت پۆستاڵێکی لێ بوو کە وێنەکەی ڕووی لە سەرەوە بوو، وێنەی باخێک بوو پڕ لە دار خورما و داری پرتەقاڵ. سۆفیا کارتەکەی هەڵگرت و هێرمێس دەستی کرد بە وەڕین و دەڵێی نەیدەویست سۆفیا دەستی لێ بدات. لە پشت کارتەکەوە نووسرابوو، هیڵدەی خۆشەویست. ژیان زنجیرێکی درێژە لە ڕووداوەکان. سەیر نییە گەر ئەو پارە دە کرۆنیەی کە تۆ گوومت کردووە لێرە بیدۆزینەوە. لەوانەیە پیرەژنێک چاوەڕێی هاتنی پاس بووبێ کە ویستبێتی لە لیلەسێنەوە بچێت بۆ دیداری نەوەکانی، ئەو پارەی لە مەیدانی نوێ گوم کردبێت. لەوانەشە هەرەو ڕۆژە کچێک کە بە ڕاستی پێویستی بەو پارە بووبێت تاکوو بە پاس بگەڕێتەوە بۆ ماڵی خۆی دۆزیبێتییەوە. هیلدا، مرۆڤ هەرگیز لە هیچ شتێک دڵنیا نییە و بەڵام ئەگەر وا نەبێ، دەبێت پرسیار لە خۆمان بکەین کە ئایا ویستی خودا لە پشت هەموو شتەکانەوەیە؟ بژیت باوکت کە لە فیکری خۆیدا لە کەنار ئاوی شاری لیلەسێن دانیشتووە. کۆتایی، وتم یارمەتی دەدەم کە دراوە ئاسنینە دەکڕۆنییەکەت وەدۆزیت. لەسەر لاکەی تری کارتەکە نووسرابوو هێڵدە مۆلیرکناگ بە دەستی ڕێبوارێک، مۆری پۆست، پانزە ی شەشی نەوەد واتە مۆری پۆست پانزە ی شەشی نەوەد بوو. سۆفیا بە هەڵاتن لەگەڵ هێرمێس بە قادرمەکاندا چووە سەر. بچۆوە بچۆرە ئەو لاوە نامە بەر هاتووە. بیری کردەوە ئالبێرتۆ مافی خۆیەتی گەر دڵی بێشێت. ئالبێرتۆ خۆی کەنار گرت و کچەکە خۆی خستە ژوورەوە و هێرمێس وەکو جاری پێشوو لە ژێر قولاپی جلەکاندا درێژ بوو. سەر گورد کارتێکی تری ناردووە ڕۆڵەم؟ سۆفیا سەیری ئالبێرتۆی کرد و تازە چاوی بە ئالبێرتۆ کەوت کە جلێکی نوێی لەبەر کرد بوو. کڵاو گیسێکی فڕی لەسەردابوو، کراسێکی بڵاوی لەبەردابوو لەگەڵ چەند مەدالیا و بەراق و پەت و بەن. ملپێچێکی هاورێشمی زەرق و بەرقیش لە ملی دابوو، عەبایەکی سووریشی دابوو بەسەر شانیدا گۆرەوی درێژەی سپی و پێڵاوی چەرمی لە پێدا بوو. پاپیۆنیشی لە مل بەستبوو. سەرتاپای ئالبێرتۆ سۆفیای دەخستەوە یادی ئەو وێنانە کە لە لووی چواردەهەم دیبووی. سۆفیا وتی قەشمەلی و کارتەکەی دایە دەستی. چی؟ تۆ بەڕاستی هەر لە شوێنی دۆزینەوەی پارەئاسنەکەدا ئەم کارت پۆستاڵەت پەیدا کرد؟ بەڵێ کوتومت هەر لەوێ. بەردەوام زێدەڕۆیی دەکات لەوانەیشەوە باشتر بێ. بۆچی؟ ئاسانتر دەتوانین پەیدا بکەین بەڵام ئەم فێڵەی ئەو بێتام بوو. وەکو ئۆدکۆڵۆنە هەرزان باگیەکان دەچێ کە بۆگەنیان لێ دێت دەچوو. ئۆدکۆڵۆن دەیوێت خۆی بە خۆشزەوق پیشان بدا، بەڵام لە فێڵەبازێک زیاتر هیچ نییە. لە کاتێکدا بە وردی سیخوڕی ئێمە دەکات، دەیەوێت بە بێشەرمی شتەکان بخاتە پای خودا. کارت پۆستاڵەکەی لەت و پەت کرد و خستیە ناو زبڵدانەکە و سۆفیا بۆ ئەوەی زیاتر نیگەران نەبێ باسی لە کارتی ناو دەفتەرەکە نەکرد. با بچینە ژوورەوە دانیشین کاتژمێر چەندە؟ چوار. ئەمڕۆ سەبارەت بە سەدەی حەڤدە گفتوگۆ دەکەین. ڕۆیشتن بۆ ژووری دانیشتن. دیوارەکانی خوار بوو و ڕووناکی هەتاوەی دا لە ناو ژوورەکە. سۆفیا بۆی دەرکەوت ئالبێرتۆ شتانێکی تری لە جیاتی شتەکانی جاری پێشوو داناوە. لەسەر مێزە بچووکەکەدا سندووقێکی عەنتیکەی پڕ لە زەڕەبین دارابوو، لە پەنای ئەوانەدا کتێبێکی لێ بوو زۆر کۆن بوو. سۆفیا پرسیاری کرد، ئەمە چییە؟ چاپی یەکەمی وتارە فەلسەفییەکانی دیکارت کە لە هەزار و شەش سەد و سی و حەوت دا بڵاو بۆتەوە و شێوازی وتووێژە بەناوبانگەکانی ئەو لەم کتێبەدا هاتووە. ئەم کتێبە یەکێک لە خۆشەویسترین شتەکانمە. ئەی ئەو سندووقە چییە؟ ناو ئەم سندوقە کۆکراوەیەکی زۆر بێ وێنەیە لە زەڕەبین. ئەمانە هەمووی لە ناوەڕاستی سەدەی حەڤدەهەمدا بە دەستی ئێسپێنۆزای فەیلەسوفی هۆڵەندییە تاشراوە. زۆر بەنرخن و ئەمیش یەکێکە لە خۆشەویستترینی شتەکانم.